شەوی حەوت سەد و یانزە. شەهرەزا جێڕایەوە ئەحمد دەنەف بە عەلی میسری وت نەکەی بە نێو شاری بەغدادا بگەڕی بۆ خۆت لەم شوێن نەچیتە دەرەوە عەلیش پرسی ئەمە چی ئەگەێنێ بۆچی من هەڵتەک هەڵتەک لە میسرەوە هاتووم بۆ ئەوەی لێرە زیندانی بکرێم من بۆ ئەوە هاتووم بە دڵی خۆم بگەڕێم ئەحمد دەنەڤوتی کوڕەکەم وامەزانە بەغدادی ژۆکو میسرە بەغدا چەقی هەموو دنیاە شوێنی خەلیفەکانی مسلمانانە خەڵکێکی گورجگۆڵی تایە هەروەکو چۆن پاقلە لە زەویدا ئەڕوێ ئاوایش زیرەکی و زانایی تیا ئەڕوێ عەلی سێ ڕۆژ لە پۆلیسخانە بوو ئیدی ئارامی لێ هەڵگیرا ئەحمد دەرم وتی ئەمەوێ لە خەلیفەت نزیک بکەمەوە ڕۆژێکیان عەلی زۆر دڵتەنگ ئەبێ بەخۆی ئەڵێ هەستە بڕۆ بەدڵی خۆت شاری بەغدا بگەڕێ ئەوی شەستا و کەوتە گەڕان لەم کۆڵان ئەچوە ئەو کۆڵان لە ناوڕاستی بازاردا دوکانێک بوو هەستا و چووە ناوی هەر لەوێ نانی خوارد هاتە دەرەوە دەستی بشوە چل کۆیلەی بینی کە دوو دوو ڕیز بوو بوون دوایمین کەسیان دەلیلەی دەستبڕ بوو سواری هێسترەکەی ببوو کڵاو خودەیەکی زێڕینی لەسەردا بوو کە لە دیوانخانی خەلیفۆ هاتبوو بەرەو خانەکەی ئەچوو کە علیزی ئەبقی میسری بینی سەرنجێکی زۆریدا تێگەیشت کە زۆر لە ئەحمد دەنەفەچێ باڵای بەهێندەی ئەوە ئازاتی هەروەکو ئازاتی ئەو وایە گەڕایەوە خان و کەوتە گفتوگۆ لەگەڵ زەینەبی کچی ئەم جا دانیشت و ڕمڵێکی بۆ لێدا و بەختی گرتەوە سەیری کرد ئەمە ناوی عەلی میسریە ئەستێرەی لە ڕووناکیدایە ئەم جاکچەکەی لی پرسی لەو ڕمڵگرتنەوەیە چی تێگەیشتی پیرێژنە دەلیلەوتی ئەمڕۆ کە لە بازاردا گەڕام کوڕێکم بینی زۆر لە ئەحمد دەنەفەچوو ئەترسم ئەو ڕوتکردنەوەی کە ڕوتت کردنەوە بیست بێتی پیلانێکمان بۆ بجڕێ تاکو و تۆڵەی ئەو چل پۆلیسە بکاتەوە ئەم جا پیرێژن کەوتە ناو بازار تاکو و عەلی زئبقی لە بازار دابینی بەرەو ڕووی چوو کارێکی کرد شانی عەلی بەرشانی پیرێژن کەوت بۆیە لای کردەوتی چاوت نابینێ علی زئبقی میسری پرسی تۆچیت ئەوی ژوتی من کچە بازرگانە مێردەکەشم بازرگانە لە ژیانمدا ئەمڕۆ هاتوومەتە دەرەوە چونکە چێشتونانم ئەمڕۆ ئامادە کردووە کەچی دڵم نەچوە سەری ئاخۆ دڵم ناشکێنی و ئەبیتە میوانم و ئەو چێشتونانم لەگەڵ بخۆی ئەیژوتی بانگهێشکراو ناڵێ نا ئەم جا ئەو ڕۆشت و عەلی شوێنی کەوت ئەم کۆڵان بۆ ئەو کۆڵان کە لە دوایە ئەڕۆیشت لە دڵی خۆی داوتی باشە من کابرایەکی نامۆم بەم شارە چۆن ئەبێ نە شارەزایە نە شوێنی بکەوم وا باشە ژیرانە خۆم بدزمەوە ئەم جا بەژنەی وت ئەم بانگهێشتا بۆ ناخیتە ڕۆژێکی دی ژنە ژووتی بە ناوی خۆشتیوانابێ تازەنان ئامادەیە ئەم جا بە ناچاری شوێنی کەوت تا گەشتە بەر دەواازەیەکی داخرا و خانەخوێوتی ئەم دەواازە بکەرەوە ئەمی ژووتی کواکلی لەکانی ژنەوتی ون بووە ناچار علیوتی هەر کەسێک دەرگایەکی داخرا و بەبێ ڕێپێدان کاتەوە لە زیندان تون دەکرێت ژنەکە پەچەکەی ڕووی لادا قۆپچەکانی کردەوە کەوتە خوێندنی ناوەکانی دایکی موسا هێندەیان زانی بەبێ کلیر کرایەوە ژنە چووە ژوورەوی شوێنی کەوت سەیری کرد چەندین شمشێر و شتومەکی جەنگی تایە کە لە پۆڵا دروستکراون ئەم جا قۆپچەیەکی کردەوە سفرە و خواردن دانرا مەی و پیاڵە ڕێکرا هەستا و چوو حەوجۆشێکی برد لە بیرەکە پڕئاوی کرد دەست و پێیان شت ئەوان کە خەریک بوون ژنەکێ شای بەسەر سنگی خۆی داوتی ئەیە ڕۆچی بکەم خۆ ئەو مستیلەی کە هی مێردەکەم و بە پەنجەم شل بوو منیش بە هەندێ مێوی دارمێ و بچووکم کردبوو لە کاتی ئاو دەرهێناندا لە بیرەکە لە پەنجەمدا کەوتووە کەوتۆتە بیرەکەوە ئەو مستیلێ مرواری بوو مێردەکەم بەڕەهنی 500 دینار وەری گرتووە ئێستاش پشتم تێبکە با خۆم ڕوت بکەمەوە و بچمە ناو بیرەکەوە علی زیبقی میسری وتی بۆ من جوان نییە تۆ بچیتە بیرەکەوە خۆم ئەچمە بیرەکەوە ئەم جا خۆی ڕوت کردەوە و پەتی سەتلی بیرەکەی لە ناو قەدی بەست و ژنەکە شۆڕی کردەوە بۆ ناو بیرەکە بیرەکەش ئاوی زۆر بوو ئەم جاش نەباین کرد پەتەکە تەواو بوو لای خۆتەوە لە ناو قەتی بکەرەوە و بەدەست بیگرە علی بە قسەی کرد هەموو باڵای نقمی ئاوەکە بوو بەڵام پێیەکانی نەگەیشتە بنی بیرەکە ژنەکەش لای خۆیە قۆپچەکانی داخستە و بەرگەکانی علی پێچایەوە بەرەو ماڵەوە ڕۆشتەوە وتی دایە هۆدایە علی میسریم ڕوت کردە و ئەمەش بەرگەکانی بەریەتی هێناومە علیم خستوەتە بیرەکەی میر حەسەنەوە مەحاڵ ڕزگاری ببێ میر حەسەن لەو کاتەدا لە ماڵ نەبوو لە دیوەخانی سەرای مەملەکەت بوو کە گەڕایەوە سەیری کرد ماڵ کراوەیە پاسەوانی بان کرد و لی پرسی بۆچی دەرگای ماڵ کراوەیە ئەویش لە وەڵام داوتی گەورم بەدەستی خۆم دام خستووە ئەویش تو ڕەبوتی بەم کەلەیە دساتوەت ئەم ماڵەوە ئەم جا خۆی کرد بە ژوورەکاندا و پاسەوان بە دوایدا بەڵام کەسیان نەبینی فەرمانی دا ئادەی ئەو مەسینەیەم لەو بیرە بۆ پڕکە با دەستنوێژەکەم شۆم پاسەوان دەوروبەری بیرگەڕا هەر سەتڵەکەی لێ بوو پەتەکەی پێوە نەبوو ئەم جاگەڕا پەتێکی درێژی دۆزیەوە سەتلی لە سەرێکی بەست و شۆڕی کردەوە بۆ ناو بیرەکە دوایی کە ڕای کێشای و سەرنجیدا زۆر قرسە کە سەری شۆڕ کردەوە بە سەر بیرەکەدا شتێکی ڕەشی گەورەی لە ناو بیرەکەدا بینی دیسان سەتلەکەی بەردایا و ناو بیرەکە ئەمجا هاواری کرد گەورم ئەم بیرەی تۆ دێوێکی تایە میر حەسەن وتی دەی باشە بڕۆ چوار فەقێم بۆ بانگ کە با بێن قورآانی بەسەردا بخوێنن تاکو و بیرەکە جێبهێڵێ دوای کەمێک کاتەوە و چوار فەقەی هێنابوو دەستیان کرد بە خوێندنی بە چوار دەوری بیرەکەدا پاسەوان دیسان پەتەکەی ڕاکێشا زۆر قرس بوو فەقێکان یارمەتیان دا و بەدەم قورآن خوێندنەوە سەتڵەکەیان هێنایە سەرەوە علی زئبقی میسری خۆی هەڵدایە ناو فەقێکان و دانیشت ئەوانیش دایان بەسەریاندا و هاواریان کرد دێوەکەیە دێوەکەیە میر حەسەن سەرنجیدا ئەمە ئادەمی زادە لی پرسی تۆ دزی ئەوی ژووتی نەخێر ئەم جا پرسی کەواتە چیەکەی لەناو ئەو بیرەدا علی ژووتی لە ڕاستیدا لە ڕووباری دیجلەدا مەلەمە کرد کەوتمە ژێر ئاو کاتێ چاوانم کردەوە سیرەکەم لە ناو ئەم بیرەدام میر حەسەن تووڕە بووتی ڕاستگۆ بە قسەی ڕاستم پێ بڵێ ئەم جا عەلی زیبەقی میسری بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو خۆیان کرد بە هۆڵی ئەحمد دەنەفدا بەخێریان هێنان ئەحمد ڕووی کردە علی وتی کوڕی باش پێم نەوتی مەچۆ ناو بازاڕەکەوە لە بەغدادا ژنی مەکرباز و فێڵاوی زۆرن لە خشتە تەبەن آخر بۆ خاتری خوا چۆن بتکەمە سەرۆکی لاوانی شاری بەغدا کە کچێک ئاوا فریوت بدا علی ئەمەی بەلاوە زۆر گرنگ بوو زۆر پەشیمان بوو ئەحمد دەنەف جلوبەرگێکی جوانتری بۆ هێنا و ئەلیش هەر لەوێدا پۆشی حەسەن شومان پرسی کچەکە ببینیت ئەی ناسیەوە علی وتی نەبەخوا ئەمجا پێی وت ئەو کچە زەینەبی کچی دەلیلەی دەستبڕە پاسەوانی دەواازەی خانەکەی خەلیفەیە وا تۆیش کەوتێ داویەوە علی وتی بەڵێ ئەم جاوتی علیجان هێندە گوێی مەدەیە ئەوە جلوبەرگی گەورە بەرپرسەکانی تۆیشی بردووە وتی شەرمە بۆ ئێوە ئەمجا پرسی ئەی تۆ چیت ئەوێ ئەیژوتی هەهە مەحاڵە علی پرسی بەچی فڕوفێڵێک مارەی بکەم شومان گیان شومان وتی بە چاوان ئەگەر تۆ لە قولەمستی مندا ئەخۆیتەوە و لە سایی ئاڵای مندا ئەبی منیش باواتی خۆتە دەگەێنم علی زیباقی میسر وتی بەڵێ باشە ئەم جاوتی علی جان جل و بەرگەکەت داکەنە جلەکانی داکەند و مەنجەڵێکی هێناو تێ کرد شتێکی تێکرد وەکو زفت وابوو دەری هێنا و زفتەکەی چەور کرد دواتر لێوەکانی علی پێهن و وەکو کۆیلەی ڕەشی لە هاات پشتی چاوانی بە کلی سوور ڕەنگ کرد ئەمجا بەرگی خزمەتکارانەی لەبەر کرد پڕقیر تەبقێک کە بابی خستە سەرسەری لەگەڵ مەیدا ئەمجا پێیوت لە خانەکەی خەلیفەدا کۆیلەیەک هەیە زۆر لە تۆچێ ئەو کۆیلێ چێژ لێنەری خەلیفەیە بچۆ خانەکەەوە و بچۆ لای ئەو کۆیلێ و پێی بڵێ دەمێکە لەمەی خانە یەکتریمان نەدیوە ئەمجا لەگەڵیدا بچۆ هۆڵەکەەوە و سەرخۆشی بکە لی بپرسە بزانە چەند جۆر چێشت و خواردن ئامادەکە خواردنی سەگەکان چییە؟ پرسیاری کلیلی چێشخانەکەی لێ بکە چونکە سەرخۆش نهێنی بۆ ناپارێزرێ کە هەموو زانیاریەکانت وەرگرت بەنجی بەلودا بدە و بورایەوە بەرگەکانی ئەو لەبەر بکەم جا سەبەتەی سەوزەکە بەدەستەوە بگرە و بڕۆ بۆ بازار گۆشت و سەوزە بکڕە کە گەڕایتەوە بچۆ چێشخانەکە و خواردن ئامادە بکە ئەمجا سینی خواردنەکەی دەلیلە بەنج تێبکە کۆیلەکانی خان و تەنانەت سەگەکانیش بەنج بکە و با بێهۆش بکەون ئەڵبەتە دەلیلە و زەینەبی کچیشی ئەمجا بگەڕێ جلوبەرگی هەر هەموان کۆبکەرەوە جا ئەگەر بەڕاستی ئەتەوێ زەینە بمارە بکەیت ئەوە هەرچل باڵندەکەشی لەگەڵ خۆت بێنە ئەو باڵندانە گرنگن نامە ئەهێن و ئەبەن عەلی چوە چێشخانەکە و سڵاوی کرد کۆی لە ڕەشە چێژ لێنەرەکەی بینی و پێیوت زۆر دەمێکە لە مەیخانەدا پێکەوە کۆ نەبووینەتەوە کۆیلەکەوتی هەمیشە سەرقاڵی ئامادەکردنی خواردنی کۆیلە و سەگەکانم لەگەڵ خۆی بردی و سەرخۆشی کرد ئەم جاجۆرەکانی خواردنەکەی لێپرسی کە ئامادەیە کە ئەوژوتی ڕۆژی پێنج جۆر خواردن ئامادەکەم بۆ نیوەڕۆ پێنج جۆری تریش بۆ ئێوارە دوێنێ داوای جۆری شەشەمی خواردنیان کردو ئەمڕۆژ جۆری حوتم ئەویش برنجی ڕوبە هەنارە ئەم جاعلی پرسی ئەی سفرەکان چۆن ئامادەکەی کۆی لە کەوتی یەکەم جار سفرەی زەینب ئەڕازێنمەوە ئەمجا سفرەی پیرێژنە دەلیلە ئامادەکەم ئەمجا خواردنی کۆیلەکان ئەدەم دوای هەمووان خواردنی سەگەکان هەر سەگەی بەشی دیاری کراوی خۆی هەیە لە گۆشت کەمترین بەشە گۆشتی سەگەکان یەک ڕەتڵ گۆشتە هەواڵی کلیلەکانی پرسی ئەمجا بەلادا هاتوو بورایەوە عەلی زیبەقی میسری ڕایکێشە سوچێکە و بەرگەکانی بەری داکەند و کردیە بەری خۆی و ئەویشی بە بەرگەکانی خۆی پۆشتە کردەوە ئەم جا سەبەتەی کرد بە مەچەکیدا و بەرەو بازار بۆ تاکو و گۆشت و سەوزە بکڕێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی عەلی زیبەقی میسری گەڕایەوە لە دەرگاوە هاتە ژوور دەلیلەی بینی کە چاودێری دەواازەی دەرەوەکە چل پیاوی شمشێر بەدەستی بینی هەندێ ترسا دوایی ورەیدایە بەرخۆی کە دەلیلە عەلی بینی وتی بگەڕێەوە سەرۆکی دزان نیازتە لە خانەکەشدا فێڵم لێ بکەیت و پیلانم بۆ بجێڕی عەلی زئبەقی میسری کە وەکو کۆیلەکان بەرگی پۆشی بوو لای کردەوە بەلای دەلیلە داوتی ئەوەڵێکی دەرگاوان دەلیلە پرسی چی لە کۆیلەی چێژ لێ نەکرد ڕاست و دروست پێم بڵێ بێهۆشت کردووە یان کوشتوتە علیوتی مەبەستت لە کام کۆیلەی چێژ لێنەرە بۆ لە من زیاتر چێژ لێنەری ترتان هەیە ئەم جا بە زمانی کۆیلەکان وتی دەرگاوان ئاخۆ کیژە میسریان سپین یان ڕەش وا بڕوات ئەم چێژ لێنەریە ناکەم کۆیلەیەک لەو لاوە هەڵی داوتی ئەوە چی تا مەزە پیرێژنە دەلیلەوتی ببورن ئەمە ئامۆزاتان نییە ئەمە علیز ئبقی میسریە جا چییە پێستی ڕش کردووە تاکو نەناسرێتەوە علیوتی علی چێە من سعدوڵام ناوە پیرێژنە دەلیلەوتی من دەرمانی تاقیکردنەوەی ڕەنگم لایە دەرمانەی هێنا و قۆڵی علیزی بەقی هەڵماڵی و لە پێستە ڕەشەکەیدا و هەندێ وڵی کەچی سێری کرد ڕەشیەکەی لێ نەبووەوە کۆیلەکەی دی کە بینی ڕەشەکەی لێ نەکردوتەوتی ڕێ بدەبا بڕە چێشتەکەمان بۆ لێبنێ ماڵی تویشم ئاوا کرد دەلیلەوتی ئەگەر ئامۆزای ئێوە بێزانێ دوێنێ چیتان خواردووە علی زئبقی میسری وتی نیسکێنە برنج شۆربە حوتەم جۆری خواردنیان برنج بوو بە ڕوبە هەنار ئێوارەکەشی هەر هەمان جۆرەکانی خواردن بوون ئەمجا چەند پاسەوانێکی لەگەڵ نرد و فەرمانی پێدان ئەگەر چێشخانەکەی دۆزیەوە جێ بهێڵن ئەگەر بۆی نەدۆزرایەوە هەر لەوێدا بیکوژن لەبەرەوەی چێژلێنەری پێشوو پشیلەیەکی ڕاگررت بوو هەمیشە لە بەردەرگای چێشخانەکە داوەستا کە چێژلێنەر ئەگەشتە بەردەرگای چێشخانە ئەو پشیلێ ڕاهات بوو خۆی هەڵ ئەدایە سەرشانی ئەلیزی بەقی میسری کە کلیلەکانی لە کۆیلەکە وەرگرت سەرنجی دا یەکێکیان چەورتر بوو بۆ نیشیها ئەویانی جاکردەوە و دەرگای چێشخانەکەی پێکردەوە ئەمجا پشیلە خۆی هەڵدایە خوارەوە و کلکی بەرزکردەوە بەرەو دەرگای گەنجینەی چێشخانەکە و علی بەدوایدا ئەمجا کۆیلەکان چوونە بەردەم دەلی لەوتیان ئەگەر ئەم کۆیلەیە چێژ لێ نرخەی خۆمان نەبوایە کلیلی چێشخانەی بۆ نەئەدۆزرایەوە دەرگای گەنجینەکەشی نازانی بەخوا سەعدوڵای ئامۆزامانە بێخەم بە دەلیلەوتی چێشخانەکەی بەهۆی پشیلەکەەوە دۆزیەوە ئەمە بەسەر مندا تێناپەڕێ ئەمجا لە چێشخانەکەدا دەستی بە چێژ لێنان کرد کە پێگەیشت یەکەم جار سفرەی زەینەبی ڕازاندەوە عەلی زیبق سەرنجی دا هەموو ئەو جلو بەرگانی کاتی خۆی لە پیاوەکانی داماڵی و لە کۆشکدان ئەم جاگەڕای و دوای سازدانی سفرەی دەلیلە سفرەخوانی کۆیلەکانی ئامادەکرد ئەم جا سەگەکانی تێرکرد ئێوارەش بە هەمان شێوە ئەو خانە تەنیا بەیانیان لەگەڵ ئێواراندا دەواازەی ئەکرایەوە ڕۆژی دواتر دوای نان خواردنی ئێوارە عەلی چووە حەوشەی خانەکەەوە و هاواری کرد مەترسن ئەو پۆلیس و پاسەوانانە بەنجان دەرخواردراوە نەمردون بەڵام سەگە پاسەوانەکان هەمویانم ژەهر خواردوو کردووە خەڵکی نامێنەوە یان ئەڕۆنە دەرەوە ئارەزوی خۆتان و ئۆباڵی خۆتان لە ئەستۆی خۆتانە ئەم جاگەڕا و هەموو جل و بەرگە دزراوەکان و شتومەکانی کۆکردەوە کۆترانی نامەبەریش ئەمجا چوە هۆڵەکە حەسەن شومان عەلی زیبەقی میسری بینی و لێی پرسی چیت کرد عەلیش هەرچیەکی بەسرهات بوو بۆی جێڕایە و ئەویش سوپاسی کرد ئەم جا جل و بەرگی خۆی داکەند و کردیە منجڵێکەوە و جایەکی تێکرد و ئاوەکەی کوڵان بەرگەکانی زۆر جوان سپی بوونەوە و چووە دۆخی جارانی ئەم جا ڕۆیشت کۆی لە ڕەشەکەی کە کاتی خۆی بوران دبیەوە شار دبیەوە دەرمانی دا بە کەپوویدا و بە ئاگای هێنایەوە ئەمە حاڵی عەلی زیئبەقی میسری بوو لەو لایشەوە پیرێژنە دەلیلەی دەستبڕیش یەکێک فریای کەوت کە بەبەر دەواازەی خانەکەدا ئەڕوات پێی سەیرە بێ کە کراوە ئەچێت تا حەوشەی خانەکە ڕوانێ چەند سەگێک تۆپیوە بۆ یەزانێ کارێک قەوماوە ئەگەڕێت دەلیلە ئەبینێ بەنج بۆ بوراوەتەوە ئیسفنجێک لە دەرمان لەو لاسەریەوەیە دەزەبات و ئەیدا بە کەپووی پیرێژنە دەلیلەدا باگا دێتەوە ئەڕوانە کاغەزێک بەملیەوەیە ئەم جە هاوارەکە من لە کوێم کابرای بازرگان پێی ئەڵێت من بەبەر دەواازەی ئەم خانەدا تێپەڕیم ڕوانیم کراوەیە بۆی هاتمە ژوورەوە سیرەکەم چەند سەگێک تۆپیوە هەر پۆلیسە و لە سوچێکەوە بوراوەتەوە منیش کا غەزەکەی کە کرابوو بە ملی تۆدا خوێندمە و نووسرابوو ئەم تەڕنە عریزی بەقی میسری پێداوی ئەمجا پیرێژنە دەلیلە و دەوروبەری دەرمانی دژە بەنجیان دا بەلوتی بوراوەکانی ناوخانەکەدا و بە ئاگا هاتنەوە ئەمجا پیرێژنە دەلیلە بەکچەکەی وت پێم نەوتیت علی میسری تۆڵەی خۆی هەرەکاتەوە بە کۆیلەکانی وت نابێ کەستان باسی ئەم تەڕنە بکە ئەمجا بەکچەکەی وت تۆ بزانە عەلی میسری ئەیتوانی زۆر لەمە زیاتر بە من و تۆ بکە تێگەی کچەکەی وتی ئەرە بەخوا ڕازەکەی ئەم جا دەلی لەوتی ئەمە واگەێنێ بەشی ئاشتی تیاهێشتوتەوە دیارە حەزەکە ببێتە دۆستمان دەلیلا بەرگی شەقاوەکانی فرێدا و بەرگی ژنانەی لەبەرکرد بەرەو دیوەخانی ئەحمد دەنەڤ ڕۆیشت کە عەلی میسری خۆی کرد بە دیوەخانەکەدا جل و بەرگەکانی لەگەڵ کۆترە نامەبەرەکان هێنا بەڵام شومان پارەی چل کۆترەکەی دا بە جێگری فەرمانڕەوە و کۆترەکانی نرد بۆ سربڕین دواتر لەگەڵ پۆلیسەکاندا خواردی لەو کاتەدا دەلیلا لە دەرگای دیوەخانیدا ئەحمد دەنەڤوتی شەوی حەوت سەد و چواردە. شەهرەزاد وتی دوای بە خێرانان ئەحمد دەنەڤوتی چی توێگەیاندە ئێرە هەی پیرێژنە نەگبەتە ئەی خۆت و زەریقی برات لێم هەڵ نەگەڕانەوە پیرێژن وتی تۆ ڕاز ئەکەی ئەوە ملم و ئەیخەمە بەردەستت بەڵام ئەو لاوەی ئەم تەڕنەی بە من گێڕا و ئەم پیلانەی پێم گێڕا سەر بە ئێوە نییە ئەحمد دەنەڤ وتی کچێ خوا بدگرێ ئەو لاوە نۆبەرەی مناڵەکانمە و کوڕە گەورەمە پیرێژن وتی کەواتە ئەمە تۆ هانت داوە کۆترە نامەبەرەکانم سەر ببڕێت و گۆشتەکەی لەگەڵ پۆلیسەکاندا بخوا ئەم جا ئەحمد دەنەڤوتی خوا سزات بدا وەکو ئەو کۆترانت برژان ئەمجا فەرمانی دا بە جێگری سەرۆکی فەرماندەی کە پاروێکی لەو گۆشتە بداتێ کە پلی گۆشتیاندایە خستێ دەمی دوای کەمێکی دیوتی ئەمە گۆشتی برژاوی کۆترن نامەبەرەکان نین ئەم جاوەزیر چۆ پێشەوتی خواوە بگرێ ئەم کۆترانی سربڕی بەڵام گۆشتی ئەو کۆترانە ئەبێت تامی مسک بدات و بۆنی خۆش بێ ئەمجا وتی مادام هێندە ئەو کۆترە نامەبەرانەت لا مەبەستە داواکاری عەلی زێبەقی میسری جێبەجێ بکە تاکو کۆترەکانت بداتەوە پیرێژن وتی من لای خۆمەوە بە کوڕێکی باش یەزانم ئەمجا حەسەن بە عەلی میسری وت هەر ئێستا کۆترە نامەبەرەکانی بدەوە عەلی چوو کۆترە نایبەکانی هێنا دایەوە دەستی پیرێژن زۆر دڵی خۆش بۆم جا پێیوت ئەمە داواکردن نییە داواکردن ئەبێ لە خاڵی بێت چونکە خاڵی وەکیلی کچەکەمە خاڵیشی ناوی زەریقی ماسیگرە زەریق دوکانی ماسی فرۆشتنی هەیە و تورەکەی هەڵواسی و هاوارەکە دوو ڕەتڵ ماسی بە دوو جەدید جەدید جۆرە پارێکە ئەوانیش لێ هەستان وتیان ئەمە چییە ئەتەوێت علی بەکوش بدەی پیرێژنە دەلیلە جێی هێشتن و چووە بۆ خانەکە و بە کچەکەی وت علی زیبەقی میسری هاتۆتە داخوازیت کچەکەی زۆری پێخۆش بوو چونکەی زانی کوڕێکی داوێن پاکە ئەمجا پێیوت داوم بۆ ناوتەوە توما بێت بچیت خوازبێنی تۆ لە خاڵت بکە علی میسریش لەوانەی دەوروبەری خۆی پرسی زەریق چێە ئەوانیش پێیان وت سەردەستەی شەقاوەکانی هەموو عێراقە ڕەنگە کێو لە بن بێنێ کل لە چاوان بڕفێنێ ئەمجا پیانوت بەڵام ئێستا تۆبەی کردو و دوکانێکی ماسی فرۆشتنی داناوە بە ماسی فرۆشتن دوهزار دیناری پەیدا کردو و کردوێتە تورەکەیەکەوە و تورەکەکەی بە قەیتانێکی ئاوریشمی بەستووە و زەنگۆڵێکی زۆری بەو قەیتانەدا هەڵواسیوە کە لە مز دروستکراون و ئەویشی بە توڵە دارێکەوە بەستووە کە دارەکەش بە تورەکەوەیە هەموو جارە کە دووکانە کاتەوە بانگکات لە کوێن ئەی جربەزەکانی میسر لاوانی عراق چاپوکەکانی عجم ورن ببینن زەریقی ماسی فرۆش بە دوکانەکەیدا تورەکەیەکی هەڵواسی و هەر کەسێک بتوانێ بە هەر پیلانێک ئەم تورەکەی ببە تورەکەکە بۆ خۆی خەڵکیش هەوڵیانەدا بەڵام بە ژێر پێی زەریق خۆیدا چەند پارچە قوڕقوشمی بازنەی هەبوون ئەیگرتەوانەی پەلاماری تورەکەکانەدا ئیدی یا ئەکوژرا یان دەستێک یان قاچێکی ئەپەڕان ئەمجا عەلی گیان ئەگەر ئەو کارە بکەی وەکو ئەو کەسەت لێ دێ کە بە لە خۆدان شوێن مردوێگەکەوێ بێ ئەوەی بزانێت چێە لەبەرەوە کۆڵ بدە و زەینەب لەبیر خۆت بەوە علی زیبقی میسری تەنگە گرتی وتی خەڵکی نەعیبە پاشگەز ببمەوە لەبەر ئەوە ئەبێ ئەو تورەکەی ببم ئەم جاوتی بەرگێکی هەرزەکارانم بۆ بێنن کە هێنان لەبەری کرد لە ژێرەوە بەرگی تایبەت و دەمولوتی هەڵبەست دوو مەمکی لە سیوجگەری باڵندە لەسەر سنگی خۆی دروست کرد و شیری تێکردن چەند پارچە قوماشی بەسەر یەکدا وەکو پشتێن بەست و لەژێر ئەویشەوە ئاردەداری بە چواردەوری ورگی دادانا بوو کە هەر کەسێبی بینیا ئەیوت سەیری ئەو سمت و کەفەڵەی کابرایەکیش لەو لاوە هات کەرێکی دا بۆ پێش علی بان کرد و یەک دیناری پێدا و کەرەکەی لێکڕی ئەمجا سواری بوو بەرەو دوکانی زەریقی ماسی فرۆش سەیری کرد بەڵێ تورەکێک هەڵواسراوە علیش بە سواری کەرەکە و خاوەنکەر ڕەشمەی کەرەکەی بەدەستەوە علیوتی خاوەنکەر ئەم بۆنە بۆگەنە چییە؟ ئەویش پێی وت، بۆنی ماسییەکانی زەریقە. عەلیش وتی، من سکپڕم و ئەم بۆنە بۆ من خراپە، ئادەی پارچەیەک ماسی سوورەوکراوم بۆ بێنە. زەریق وتی، دەفەرموو. ژنی حەسەنی ڕێگری بەڵای ڕێوبان بۆنی ئەم ماسییە سوورەکراوەی منی کردووە، وەکو تۆ دووگیان بووە، لە ماسییەکەمی خواردووە. ئەمجا پارچەیەکی بۆ خستە سەر نانێک و بە کەرەوانی وت، ئەمەی بدەرێ با بیخوا، یا ستار! خوایە لە بەڵا و مسیبەتی ئەمڕۆ بمانپارێزی ئەمجا پارچەیەکی تری ماسی خستەوە تاوەکەوە تاکو و سووری بکاتەوە لەو کاتەدا ئاگرەکەی کوژایەوە ڕۆیشت ئاگرەکەت دابگیرسێنێ علی زیبەقی میسر هەلەکەی قۆستەوە و دەستی بر تورەکەکەی لێکردەوە زەنگۆڵەکان لەرینەوە و لێدران و هەڵەفەکان بەریەکەوتن کە زەریق ئاوڕی داوتی ڕسوا فێڵەکەت هەڵناڵرا ئەوە خۆت کردووە بەژنی دووجان و پیلان ئەجێڕی دەبیگرە سرە قڕقڕشمێکی تێگرت بەڵام سەری کرد ویستی قڕقڕشمی بازنەی دووەمی تێبگرێ بەڵام خەڵکەکە دەستیان گرتووتیان هێندەش سوک و بازاڕی مەبە نابینی ئەو ژنە دووجانە و سکی لە بەردەمیدایە جاگەر ئاوا بازاڕیت تورەکەکە دابگرە و خەڵکیش لە بەڵای خۆت بە دوور بگرە ئەویش ناچار وتی ناوی خوا لەسەر سرم تەختە قڕقشمەکەی دانایەوە ئەلیش هەچەی لە کەرەکە کرد و هەر بە سواری کەرەکەەوە گەڕای و خۆی کرد بە دیوانی پۆلیسخانەکەدا کە بینیان زۆر پێی پێکەنین لیان پرسی ئەمە چیت کردووە ئەویش بەسەرهاتەکەی لە نوکەوە بۆ جێرانەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو